گوێبیستی هەواڵێکی زۆر دڵخۆشکەر و هەواڵێکی پڕ لە گەشبینی و هەواڵێک دڵەکان پێی ئارام بێ و هەواڵێک دوور لە پەلەپەل و شڵەژان هەواڵێک دنیا و دنیای و قیامەتی بێ هەواڵێک لەسەر زاری مبارەکی ڕێزدارترین مرۆڤ لەسەر زەویدا تەنانەت ڕێزدارترین پایە و پلەی لە ناو پێغەمبەراندا کە محمد رسول الله صلی الله عليه وسلم ئەو مژدە و ئەو هەواڵە گرنگە گوێبیستی دەبین ئاخۆ چ هەواڵێک بێ چی بە زهنی هەموو لایەکمان دابێت عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فیه مختلفون هەواڵەکەمان هەواڵێکە کە تیایدا گەشبینی و دڵ ئارامی و ماندوێتی جەستەمان ماندوێتی دڵمان شەکەتی و قەلەقی و هەرچی دڵە ڕاوچێ هەیە گەر هیچ نەبێ بۆ ساتانێک ئاسوودەیی بە دڵمان بە ماڵمان بە وڵاتمان دەبەخشێت بە هەموو جۆرەکانی عیبادەت دڵنیابن هەواڵێکی گرنگ ڕۆژێکی گەورە و مبارەک لە پێشتانە ئەویش ئەوەیە کە پێخەمبەری ئازیز دەفەرموێت لە پانزەی شەعبانە لە نیوەی شەعبانە خوا سبحانه وتعالى لێبوردنی گشتی و سەرتاسەری بۆ تەواوی مرۆڤەکان بۆ تەواوی باوەڕداران دادەبەزێنێت خوای پەروەردگار لە هەمووتان خۆش دەبێ بەڵام هەر کەسێ دوو تاوان دوو کردار دوو هەڵسوکەوتی هەبێ خوای پەروەردگار لێی خۆش ناوێ ئەو دوو تاوانەش یەکەمینیان حەق اللهە کە پەیوەندی بە مافی خوای پەروەردگارەوە هەیە کە پێغەمبەری ئازیز فەرمووی خوا خۆش نابێ لە پانزەی شەعبانە لە کەسێک شەریک و هاوەڵ بۆ خوای پەروەردگار بڕیار بە لە عیبادەتیا لە عەقیدەیا لە حەڵاڵ و حەرامە لە شەریعەتی خوای پەروەردگارە بۆیە پێویستە مسوڵمانان خوشک و برای مسوڵمانم باش ئاگادار بین جۆرەکانی شرک لە گەورە و لە بچووک لە ئاشکرا و لە نهێنی جۆرەکانی شرک ڕەشبینی شرکە سحر و جادو فاڵچی ی سیحرە، قاوە گرتنەوە و دەست گرتنەوە شرکە، ئەستێرە ناسی و خوودانە ئەستێرە و بە پێوەری ئەستێرە مامەڵە کردن شرکە، بۆیە بەڕاستی دەبێ موسڵمانان هەموو لایەکمان ئاگادار بین سوڕانەوە بە دەوری قەبری مرۆڤ دا سوڕانەوە بە دەوری قەبر دا داخوازی لە هەر قەبرێ هەر کەسێکی تێدا بێ شیرکە، هانا و پەنابردن بۆ هەر کەسێ وا بزانی کە شیفای بەدەستە، خێر و خۆشی بەدەستە، منداڵی بەدەستە، ئەوە بێ گومان شیرکە و خوای پەروەردگار هەر کەسێ هەڕەشەیان لێ دەکا و دەفەرمێ کردارەکانیان هەڵدەوەشێنم ئەگەر شەریک بۆ خوای پەروەردگار بڕیار بەن، کەواتە چوونە لای جادووگەرێ، ئەگەر مەلایەکی دین فرۆش، بێ ئەگەر شێخێکی دڵ نەخۆش بێ ئەگەر هەر کەسێک بێ جادوگەر بێ شەعوەزەچی بێ ساحیر بێ قۆڵبر بێ حەیوان لە خەڵکی سەنەر بێ جادوگەر بێ نوشتە و جادو بکە گۆشت و ئێسقان و هەتا دوایی بەکاربێنێ هەر ناوێکی هەبێ هەر مسلمانێ بچێتە ماڵی باوەڕی پێی هەبێ چلدانە ڕۆژ نوێژی لێوەرناگیرێ گیرێ خوا پەنامان بات کەواتە دەبێ خۆمان ساز و ئامادەکەین پەنا بگرین بەخوای پەروەردگار لە شیرکی ئاشکرا و نهێنی و لە هەموو جۆرەکانی شیرک و هاوڵ بۆ خوای پەروەردگار پەیداکردن تاوانی دووەم کە عەفوی عامی خوای پەروەردگار پاش چەند ڕۆژێکی تر دادەبەزێت نایگرێتەوە ئەوەیە کە پێی دەوترێ حەق الناس کە پێخەمبەری ئازیز دەفەرموێ ئەو کەسەی کە ئەوا ئەو کەسەیە خوای پەروەردگار لێی خۆش نابێ کەواتە پێویستە من و تۆی مسلمان ئاگادار بین لە حەق اللەدا بەندایەتیمان تەنها بۆ خوا بێ لە حەق الناسیشدا هەر کەسێ ستەم لە هەر ئینسانێ بکات لە نیەتیدا لە بیرکردنەوەیدا لە دڵیدا خوای پەروەردگار لەو کەسەیە خۆش ناوێ بەڵکو دەفەرمێ فیغفر للمؤمنین المستغفرین المس ترحمین، لەو شەوەدا خوای پەروەردگار لەو کەسانە خۆشەوێت کە ئەهلی ئیستیغفار و پەشیمان بوونەوەن، خوای پەروەردگار لەو کەسانە خۆشەوێت کە ئیمانداری ڕاستەقینەن، خوای پەروەردگار لە هەر کەسێ خۆشەوێت ڕەحم بەوانەی دەوروبەری خۆی بکات، کەواتە گەر دەتەوێت لێخۆشبوون و ڕەحمەتی خوای پەروەردگارت بە نسیب بێ ڕەحم کە بەوانەی لە دەوروبەرتایە، ئاشتەوایی و تەبایی و سینە سافی لەگەڵ ئەوانە بکە لە کە لە دەوروبەرتان پێغەمبەری ئازیز دەفەرموێ تەنانەت خوای پەروەردگار مۆڵەت دەدا بە کافران مۆڵەت دەدا لە پانزەی شەعبانا بە کافران نەک بە باوەڕداران مەلایکەکان دەفەرمون پەروەردگارە ئەم دوو کەسە ئەم دوو هاوسەرە ئەم دوو برایە ئەم دوو ئاوەڵزاوایە ئەم دوو خاڵۆزایە ئەم دوو هاودینە ئەم دوو هاوزمانە ئەم دوو هاو عەشرەتە هەر کەسێکن خوایە هێشتا سوڵحیان نەکردووە سەرنج بەن دەفەرمێ پێیان انظروا حتى يصطلح انتظر حتى يصطلح پەلەمەکەن لێیان ڕاوەستن با ئاش ببنەوە بەڵکو ئاش ببنەوە بەڵکو بە خۆیاندا بچنەوە ئەم دوانش ئاشتەوایی لە نێوانیان نابێ حقد و بغز لە دڵیان دەرکەن ڕقیان لە یەکتری نەبێ ئەی ئەگەر کەسێک پانزەی شەعبان کە تیایدا کۆی کردارەکانی ساڵانەمان بەرز دەبێتەوە بۆ خزمەتی خوای پەروەردگار ئەگەر کەسێ دووشەممان و پێنجشەمانی لەدەست دابێ کردارەکانی بەرز بوو بێتەوە بۆ خزمەتی خوای پەروەردگار و ئیستیغفار و تەوبەی نەکردبێ سینەی ساف نەکردبێ ڕقی لە دڵی دەرنەکردبێ دەبا ئەم هەلە لە دەستی خۆی نەدا چونکە دووشەممان و پێنجشەممان کرداری هەفتانەمان بەرزدەبێتەوە، بەڵام پانزەی شەعبان تەواوی کردارەکانمان بەرزدەبێتەوە و جێگیر دەکرێ، نەخشەی ژیانی تۆ تۆمار دەکرێ، ئایندەی تۆ بەڕاستی لێرەوە دەم و دەستی خۆت زۆر گرنگە تیایدابێ، بۆیە بەشداربە لەوەی کە بە تەوبە و ئیستیغفارەوە. بگەرێنەوە بۆ لای خوای پەروەردگار مسلمانانی ئازیز خوای پەروەردگار لەم قورآنە پیرۆزەدا لە سەد و حەفتا ئایەتە سەد و هەشتا جار وشەی ئەسڵح والصلح صلح صالحين من الصالحين فالصلح دێنێ هەموو ئەم وشانە چیمان پێ دەڵێ ئەوەمان پێ دەڵێ کە دەبێ من و تۆی مسلمان باش بزانین کە ئاینی پیرۆزی ئیسلام ئەو ئاینەیە دەخوازێ لە مسلمانان و لە شوێنکەوتوانی دەبێ ئەهلی سڵح و ئاشتەوایی بن لەگەڵ خوا لەگەڵ خۆیان لەگەڵ دەوروبەریان لەگەڵ تەواوی ئینسانەکان خوای پەروەردگار سڵحی خۆشەوێ صلح خیر، خیر تەنها لە صلح و لە ئاشتەواییدایە، پێغەمبەری ئازیز بیهێنە پێش چاوتان باس لە پێوەرێکمان بۆ دەکات چۆن پێوەری گەرمی پێومان هەیە چۆن پێوەرمان هەیە بۆ پێوانەی زۆرێک لە کێشانە و پێوانەکان دەفەرمێت ئەلا ئوخبرکم بخیرکم من شەرکم هەواڵتان پێبەم خەیرترین کەس خەیرترین خانەوادە خەیرترین عەشرەت خەیرترین هەر کەسێک لە بۆ ئێوە لە ژن و لە پیاو کێیە و خراپترین کەسیش کێیە وتیان بەڵێ ئەی پێخەمبەری خوا عليه سەلات وەسەلام فەرمووی خەیرکم من یورجا خەیره و یؤمن شەڕه باشترین کەس ئەو کەسەیە هەمیشە چاوەڕوانی خەیر لە گفتاری لە کرداری لە هاوماڵی لە هاولادێی لە ها و عەشرەتایەتی کە لەگەڵی دای هەمیشە چاوەڕێی خەیری لێ بکەی هەمیشە ئەمین بی لە شەڕی هەر کەسێ وابوو لەسەر زاری پێغەمبەرەوە باشترین کەسە ئەو کەسەیە بەڵام فەرمووی وە شەڕکم من یورجا خراپترین کەسیش ئەو کەسەیە کە من لا یورجا خەیڕه ولا یؤمن شەڕه کە شێخی ئەلبانی ئەم فەرمودەیەش لە سیلسیلەی سیحاحی خۆیدا هێناوێتی و دەفەرموێ خراپترین کەس ژن پیاو دراوسێ هەر کەسێ ئەو کەسەیە لە شەڕی ئەمین نەبی لە زمانی ئەمین نەبی لە فیتنەی بترسی پێغەمبەری ئازیز دەفەرمێ بئسە ئەخو العشیرە بئسە ئیبن العشیرە خراپترین کەس لە ناو عەشرەتە یان خراپترین حیزب و عەشرەت و حکومەت ئەو کەسەیە کە پێغەمبەری خوا دەفەرمێ خۆت لە شەڕی لابەی هەمیشە بترسی لەوەی کەس زمانی شەڕی پێ بێ بۆ تۆ بۆیە موسڵمانانی ئازیز دەبێ من و تۆی موسڵمان لەم مانگی شەعبانەدا خۆمان ساز و ئامادەکەین لە بەردەم تاقیکردنەوە گەورەکەدا ببین بە خاوەنی گەورەترین پاداشت کێ خاوەنی گەورەترین پاداشتە پێغەمبەری ئازیز قورآانی پیرۆز ئاگادارمان دەکاتەوە و دەفەرمێت سەرەتا لە قورئاندا دەفەرموێ هەر کەسێ دەیەوێ خاوەنی پاداشتی گەورە بێ ئەو کەسەیە دەبێ من ئەمەڕ بسەدەقەتین ئەو مەعروفین ئەو ئیسلاحین بین الناس هەر کەسێ خیر و چاکە ببەخشێتەوە هەر کەسێ فەرمان بەکاری چاکە بکات هەر کەسێک ئاشتەوایی و ئیسلاح لە نێوانی هەردوو کەسێکا بکات کە لە یەک عاجز بوون خوای پەروەردگار دەفەرموێ ومن یفعل ذلک ابتغاء مرضات اللە فسوف نوتیه اجرا عظیما اللە اکبر هەرکەسێ خاوەنی ئەم سێ کردارە بێ ببەخشێت بە ماڵ ببەخشێت بە لێبوردن ئاشتەوایی دروستکا لە نێوانی خەڵکەکاندا ئەوە پاداشتێکی گەورە و بێوێنە لەلایەنی خوای پەروەردگارەوە پێشکەشی دەکرێت کەواتە پێغەمبەری ئازیز صدقە، بەڵێ ئەی پێغەمبەری خوا پێمان بڵێ، وتی، پێغەمبەری خوا فەرمووی، اصلاح ذات البین، ئاشتەوایی نێوانی هەردوو بنەماڵەیەک، هەردوو ژن و پیاوێک، هەر کەسێک بێ، ئەوە خێری زیاترە ئەو ئاشتەواییە لە ڕۆژووی سوننەت، لە نوێژی سوننەت، لە بەخشینی سوننەت، جگە لە زەکاتی فەرض، بۆیە مسوڵمانانی ئازیز ڕەحمەتی خوا لە هەر کەسێ کە دوو کەس تۆراون، تیان دەکاتەوە نێوانی دوو کەس خراپ بووە لێک دابڕاوە ئاشتی دەکاتەوە چونکە هەم ڕەحمەتی خوای بەنسیب دەبێ هەم لە پانزەی شەعبانە ڕەحمەتی تایبەتی خوای پەروەردگار دەیانگرێتەوە کەواتە ئاشتەوایی و لێبوردن داخوازی خوای میهرەبانە کاری پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم الصلاة والسلام ئەها پێغەمبەری ئازیزمان هەیە دەفەرموێ ئین ئورید و ئیلا الئیصلاح قطعت، کاری من تەنها ئاشتەوایی و ئیسلاح و چاکسازی و ڕێکخستنی نێوانی کەسەکانە، بۆیە پێخەمبەری ئازیز توڕەیە لە هەرکەسێ دەرگای ئاشتی دابخا و سوێن بخوا لێبوردن و ئاشتی لە ژیانیدا لە زمانیدا لە ماڵیدا بوونی نەبێ گوێی لێیە پێخەمبەری ئازیز لە ماڵەکەی خۆیدا لە مزگەوتەکەیدا دوو مسوڵمان دەنگیان بەرز کردووەتەوە و یەکێک لە مسوڵمانەکان سوێن دەخوات و دەڵێ چی دەڵێ واللهی لا ئەفعل مسلمانێک قەرزاری مسلمانێکە دەڵێ برای مسلمانم نیمە بدەمەوە لێم خۆش بە لەسرم بوەستە چاوپۆشیم لێ بکە ئەوش دەڵێ والله چاوپۆشی لێ ناکەم پێخەمبەری ئازیز بە دەم و چاوی تووڕەوە دێتە دەرەوە و دەفەرمێ ئەوە کێیە دەرگایی عەفو و ڕەحمەتی خوای پەروەردگاردا دەخات ئەوە کێیە خوا و پێخەمبەری خوا لە خۆی تووڕە دەکات ئەی مسلمان وەرە تۆ بچۆ نیوەی ماڵەکەی بۆ بێنەوە ئەی خاوەن ماڵ تۆش خوا ئەمر دەکا بە عەفو بە لێبوردن بە ئاشتەوایی تۆش نیوەی ماڵەکەی لێ وەربگرە بەڵێ ئەی پێغەمبەری ئازیز تۆ لێم توڕە مەبە ئەوا منیش نیوەی ماڵەکەی لێ وەردەگرمەوە و لەسەری دەوەستم کەواتە گەر بمانەوێ خوا و پێغەمبەری ئازیز لێمان ڕازی بێ دەبێ هەموو لایەکمان ئاگاداری ئەوە بین هۆکارێک لە هۆکارەکانی توڕەکردنی خوا بریتیە لە توڕەکردنی مسوڵمان ئیمامی ئەبو بەکر وەسفێکی ئەبو سفیان دەکا لە کاتێکدا مسلمان نەبووە ئەو مسلمانانەی کە گوێیان لێ لەسەر دڵیان قرسە و شکات دەکەن پێخەمبەری ئازیز بە ئیمامی ئەبو بەکر دەفەرموێ چی سەرنج بن دەفەرموێ لە ئین کنتە ئەغضبتهم لەقد ئەغضبتە ربک ئەی ئەبو بەکر ئەگەر تۆ بەهۆی ئەو قسەکردنە و وەسفەی کە کردت بۆ کەسێکی ناموسڵمان لەو کاتەدا ئەم مسلمانانە توڕە کرد توڕەکردنی مسلمان بە ناحەق یعنی توڕەکردنی خوا بۆیە مسلمان زۆر گرنگە دەبێ ئاگایی لە دڵی مسلمان بێت کەواتە ئەم وتارە پێمان دەڵێت هەموو لایەکمان دەبێ ئاگادار بین مسلمانان برای یەکن ئینەمە المؤمنون ئیخوا تەنها باوەڕداران برای ڕاستەقینەی یەکن مسوڵمانان پێغەمبەری ئازیز دەفەرموێ کەمەثەل الجسد الواحد وەک یەک جەستەوان ئازاری هەر ئەندامێکی جەستەم ئازاری هەموو جەستە و ڕۆحی منە کەواتە ئێشی مسلمانێک لە بۆرما ئێشی مسلمانێک لە میسر ئێشی مسلمانێک لە سووریا ئێشی مسلمانێک لە ئێران ئێشی مسلمانێک لە عێراق کورە ئێشی ئینسان تەنانەت ئێش پەروەردگار بەهۆی ئەم ڕۆژەوە حەفتا ساڵ حەفتا ساڵ ڕوت لە ئاگر دوورە بێ تین و تەوژم و بڵێسەی ئاگری جەهەنەم لە تۆ دوورە بێ ئەی ئەگەر ئەو بە ڕۆژوو بوونە لە مانگی شەعبانا بێ ئەی ئەگەر دووشەمە و پێنجشەمە بێ ئەی ئەگەر سیانزە و چواردە و پانزە کە یەکسانە بە یەکشەمە و دووشەمە و سێشەمەی ئەم هەفتەیە کە پێی تێدەنین کە پێی دەوترێ ئەیام البیض ئەو ڕۆژانەیە کە پێغەمبەری ئازیز وأنا صائم پێم خۆشە کردارەکانم دەچێتە خزمەتی خوای پەروەردگار ئەوا منیش بە ڕۆژوو بم کەواتە بڕیار بە مسلمانی بەڕێز یەک دوو شەمەمان لە بەردەستا ماوە کردار بەرز دەبێتەوە سێ شەمە کرداری ساڵانە بەرز دەبێتەوە تەوبەی نەسوح بابکەین ئەستەغفر الله بابکەین ئاشتەوایی بابکەین هەر ئێستە بڕیار بین هەر کەسێک لێمان عاجز بووە مردانە بچین پێغەمبەری ئازیز دەفەرمێ مرد و پیاو ئەو کەسەیە هەنگاو هەڵدەگرێ دەست پێشخەری دەکات ئاشتەوایی دەکا لەگەڵ هەر کەسێکدا کە عاجز بووە لێی پەیامی سێیەم و کۆتایی مژدەیەکی پێغەمبەری ئازیزە و دەفەرموێت پێتان بڵێم ئەعظم الأعمال عند الله گەورەترین کردار لای خوای پەروەردگار کام کردارەیە یەکەم سرور تدخله على قلب رجل مؤمن دڵی ئیماندار خۆشکردنە دڵی مسوڵمان خۆشکردنە بە زەردەخەنەی سەرلێوت، بە بەخشینی ماڵت، بە سەردانی کردنت، بە دەست هێنان بەسەری نازدارێکا، بە سەردانی نەخۆشکردنێکت. خاڵی دووەم دەفەرموێت، بریتییە لە، ئەو تەکشیف عەنه کوربا، خەم و خەفەت و عەزێت و ناڕەحەتی و مەینەتێکی هەیە لەسەری کەم بکەرەوە، مژدەی سێیەم دەفەرمێ، ئەو تەقضی عەنه دەینەن، قەرزارە. بۆی درێژکەرەوە کرێخانۆکەی لەسەر سوککە مۆڵەتی پێبە بە مەرجێک خاوەن قەرزەکان قەرزارەکان لەسەر ئەساسی هەبوون خاوەن قەرزەکانتان زەلیل مەکەن دوایان مەخەن بەڵام ئەو کەسانەی کە ماڵتان هەیە ئەگەر بێت و لەم ڕۆژانەدا بە تایبەتی نەفەسێکیان بنێ هاوکاریاک هاوکاری ئەو کەسانە بکەن کە قەرزارن خوا لێتان ڕازی دەبێ خاڵی سێیەم چوارەم دەفەرمێ من ان اعتکف فی هذا المسجد شهرا شێخی ئەلبانی لە سیلسیلەی سیحاحی خۆیدا هێناوێتی فەرموودەکە پێغمبەری خوا دەفەرموێ هەر کەسی ئەم کردارانە بکا لای من پێغمبەری خوا دەفەرمێ لای من ئەگەر لە مزگەوتەکەی پێغمبەردا نوێژێک یەکسانە بە هەزار نوێژ یەک مانگ نوێژی جەماعەت و سنەت و ئیعتیکاف بکا لەم مزگەوتە هێندەی ئەوەند ئەوە خێر نییە ئاشتەوایی و سینە سافی و دڵدانەوە و بەسەرکردنەوە و هاریکاری برایەکی موسڵمانی بکات کەواتە ئەم وتارە پێمان دەڵێ موسڵمان ڕووی خۆشە موسڵمان دەم بە خەندەیە موسڵمان لێبوردەیە موسڵمان سینەی سافە موسڵمان ڕقی لە برای موسڵمانی نییە یەک مزگەوت کۆمان دەکاتەوە یەک قیبلەمان هەیە وەک یەک فەرزی نوێژ ئەنجام دەدەین وەک یەک ڕوو دەکەینە ماڵەکانی خوای پەروەردگار بۆیە دەبێ موسوڵمانان لە ئێستا لە هەموو کاتێک زیاتر ئەم هەلانە لە دەستی خۆمان نەدەین لەو خوای پەروەردگارە داواکارم هەموو لایەکمان موفق بکە بتوانین لە مانگی شەعباندا خوا لە خۆمان ڕازی بکەین یا الله خوایە ئێمە لە مانگی شەعبانداین خوایە مانگێکی عەظیم و گەورەیە یا الله لێت داواکارین ڕەحمەتی خۆت مەغفیرەتی خۆت عەفوی خۆتمان بۆ دابارێنە یا الله عیبادەت و نوێژ و ڕۆژوو و سەدەقە و چاکەکاری لە مسلمانان قبول کە یا رب العالمین خوایە هەڵە و گوناه و تاوانەکانمان قەڵەمی عەفی خۆتی بەسەرا بێنە خوایە کردارەکانمان بەرز نەبێتەوە بۆ خزمەتی تۆ بەو جۆرە نەبێ لەمان ڕازی خوایە پەنا دەگرین بە تۆ لە هەموو جۆرەکانی شرک لە ئاشکرا و لە نهێنی یا رب العالمین خوایە وامان لێ بکەی گردنی هەموو مسلمانان ئازا بکەین خوایە گردنی هەموو مسلمانان ئازا بێ خوایە ڕەحمەتی خۆت بەسەر هەموو مسلمانانا ببارێنە یا رب العالمین خوایە ئاشتەوایی بخەرەوە نێو ماڵەکانمان ئاشتەوایی بخەرەوە نێوانی ئەو هاوسەرانەی کە لەیەک دابڕاون یا رب العالمین خوایە ئاشتەوایی لە نێوانی هاوەڵەکانا دروستکە لە نێوانی خزمان و عەشرەتەکانا دروستکە خوایە ئاشتەوایی خۆت بە تەواوی میللەتی کوردمان ببەخشە خوایە ئاشتەوایی خۆت بە میللەتی عێراق ببەخشە خوایە ئاگری شەر لەسەر زەوی مەیەڵە خوایە مرۆڤایەتی لە بەردەم هەڕەشە و مەترسیدایە یا اللە مرۆڤایەتی ڕزگارکە لەم هەڕەشانەی کە هەیە خوایە دەستی زاڵمانمان ببڕە خوایە چاوی زاڵمان کوێرکە خوایە یا رب العالمین ئەوانەی ئاگری شەر برەو پێ دەدەن ئەوانەی نان بە شەرەوە دەخۆن ئەوانەی شەر درێژەکەنەوە یا اللە تەمەنیان کوردکە خوایە کۆتایی بە دەسەڵاتیان بێنە یا رب العالمین خوایە تەواوی میلەتی کورد سەرفراز و سەربەرز بکە خوایە لەم ئاگری شەڕمان پارێزە خوایە خەڵکمان بپارێزە خوایە خاکمان بپارێزە خوایە کەرکووکمان بپارێزە خوایە تەواوی پارێزگاکانی کوردستانمان بپارێزە یا رب العالمین خوایە بۆ خاتی اسمی عظمت موفقمان بکە پانزەی شعبان بە ڕۆژوەوە خوایە کردارەکانمان بێتە خزمەتت یا الله خوایە قەڵەمی عەفوی خۆت بەسەر هەڵە و گوناهی من و ئەم جەمعە و دایک و باوکمانە بێنە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالإجابة